شەوی 256. شەهرەزاد و تیعلادینە و شەوە لەوێ نووست مەحمودی بەڵخیش کاروانی بەڕێکرد بوو تا گەشت بوو نا دارستانی شێر سەیرەکەن کاروانچی و پیاوانی علادین هەموو کوژراون مەحموودی بەڵخی زۆری پێخۆش بوو ڕۆشتن ڕۆشتن تا گەشتنا گۆمە ئاو و ئەستێڵەکە ئەسپەکەی مەحموودی بەڵخی تینووی بوو سەری شۆڕ کردە و ئاو بخواتەوە وێنەی ئەلادینی لە ئاوەکەدا بینی سڵەمیەوە مححمودی بەڵخی کە سەری بڵند کردەوە ئەلادینی بینی بە تۆپێ کراسێک و دەرپێک نووستووە هەڵی ساند و پرسی چێ لێ دایت ئاوای بەسەرهێنایی وتی عەربی دەشتەکی ئەیژوتی کوڕم پارە و سامان بە قوربانی خۆت بێ وتراوە سامانە تیاچوو هەرە بێتەوە ستەر تیاچوو لە جێگەی قەت نابێتەوە ئەسپێکی دا بە عەلادین و لەگەڵ خۆی بردی تا گەشتە بەغدا و لە ماڵی خۆی لایەندا ئەمجا فەرمانیدا گەرماوی بۆ سازدەن پێشی وت پارە و سامانی دنیا بە قوربانی خۆت بێ بە جۆم بکەیت دوو هێندت سامان ئەدەمەوە کە هاتە دەرەوە بردە هۆڵێکەوە چوار هەیوانی لەسەر بوو دیوارەکان هەمووی نەخشی جوانی زێڕین بوو ئەمجا فەرمانی دا سفرەوخوان ڕازایە و هەرچیەک دڵ ئارەزوو بکدانرا بوو تێر و پڕیان خوارد ئەمجا مححمودی بەڵخی خۆی لارکردەوە بەلای ئەلادیندا ماچ بکە ئەویش نەیهێشت وتی ئەمە هەر لەسەر ڕێ دەرچوونەکەت سەرومڕی لەگەڵ مندا مەحمودی بەڵخی وتی ئەی هەر لەبەر ئەوەیە خزمەتە دەکەم عەلادینی ژووتی ئەوە جلو بەرگەکەت و ئەوەش ئەسپەکەت دەرگام بۆ بکەرەوە با بڕۆم ئەویش دەری کرد ئەلادین هەڕۆشت تا مزگەوتێکی بینی خۆی کرد بە داڵانەکەیدا کاتێکی زانی دوو تروسکایی دەرکەوت کە نزیک بوونەوە دوو کۆیلە بوون فانۆسیان پێبوو لە بەردەم پیرێک و گەنجێکەوە ئەڕۆشتن گوێ لێبوو گەنجەکە بە پیرەکەی وت پیاوی چاک بە ئامۆزاکەم بدەرەوە پیرەش لە وەڵام داوتی ئەی پێم نەوتی سوێن بە تەلاق مەخۆ پیرەمێرد بەلای ڕاستدا ئاوڕی دایەوە کوڕێکی شۆخ و شەنگی بینی سلاوی لێکردوتی تۆچیت ئەیژوتی من علادینی کوڕی شەمسەدینی شابندەری بازرگانانی میسرم حەزم لە بازرگانی بوو باوکم پنج باری پێدام هاتم هاتم تا گەشتمە دارستانی شێر هێندەم زانی عەرەبان بۆم دەرپەڕین پارە و بارەکانیان لێ سندم منیش دوای ڕزگاربوونم خۆم کرد بەم شارەدا و نەمزانی ڕوو لە کوێ بکەم ئێرەم بەرچاو کەوت خۆم پێدا کرد تاکو شەوی تێدا بەڕۆژ بکەمەوە پیرەمێر گوتی چی ئەڵەی کوڕم ئەگەر هزار دینارت بدەمێ و جلوبەرگێک بایی هزار دینار و ئەسپێکی هزار دیناری ئەلادین پرسی لەبەرچی ئەوانم ئەدەیتێ پیرەمێرد وتی ئەم کوڕەی لەگەڵمە برازامە تاقانەی باوکێتی منیش تەنیا کچێکم هەیە زۆر جوان و نازدارە منیش لە کوڕم مارە کرد ئەم کچەکەمی خۆشەوێ بەڵام کچەکەم ڕقی لەمە ئەمیش سێ بە سێ تەلاقی بەڕوویدا داوە کچەکەم بڕوای بەخۆی ناکرد لە خۆشیدا ماڵی بۆ بەجێهێشت ئەمیش خەڵکێکی زۆری کردە سەرم و داوایە کاتەوە منیش پێم وتووە تەنیا بەمارە بەجاش حەڵاڵە بێتەوە ئێستاش هەردووکمان لەسەر ئەوە ڕێکەوتوین کچەکەم لە کەسێکی نامۆ بەم شارە مارە بکەین و دواتر برازاکەم ماری بکاتەوە تاکو کەس گاڵتەیان پێنەکە ئەوە تا تۆیش ئەڵێ من نامۆم بەم شارە هەر ئێستا لەگەڵمان وەرە کچەکەمت لێ مارەکەم هەر ئەم شەو لای بن و تا سبێنێ کە لێم مارە کردی هزار دینار جلو بەرگت ئەدەمێ و ئەسپێکی هزار دیناریشت پێشکەشەکەم کە تەلاقیشت نەدا هزار دینارەکەت لێ سەنینەوە لەسەری ڕێکەوتن و ئەلادینیان بردەوە بۆ ماڵ جلوبەرگی جوان و شایستیان بۆ هێنا و لەبەریان کرد ئەم جا باوکەکە کاغەزی پەیمان نامە و مارە بڕینی برد و پیشانی کچەکەی داوتی لە کوڕێکی قۆزی جوانم مارە بڕیوی ناوی ئەلادینی خاڵدارە ئاگاد لی بێ ئەم جاهاتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی کە ڕۆژ بۆ ئەلادین بەژنەکەی وت ئای لەم خۆشیە چۆن قەلە ڕەشات و بردی و دای لە شقەی باڵ ژنەکەی پرسیانی چی ئەلادین وتی خانم هەر سعاتێکم لای تۆ ماوە ژنەکەی وتی چێ ئەڵێت وایە ئەوژوتی باوکت لە پەیمان نامەی ژن و مێردایەتەکەدا هزار دینارمارەی تۆی لەسەر نووسیوم کە نەم بوو لای قازی بەندمەکە منیش بێپول و پارەم ژنەکەی لی پرسی تەلاقدان بەدەستۆی یان ئەوان ئەمیژوتی بەدەست منە بەڵام پارەم نییە ژنەکەی وتیم سە دینارە بگرە هەر ئەوەندەم هەیە باوکم هێندە ئەم برازایی خۆشەوێ هەموو سامانەکەی منیشی داوەتێ تەنانەت خشڵ و ئاڵتونەکانیشم کە بردیتیانە بەردەم قازی وتیان فەرموو و تەلاقی بدە تۆ بڵێ بەڕیشی چێ ڕەوایە شەو ژنێک مارە بکەیت و بۆ بەیانی تەلاقی بدەیت ئەمجا بچۆ دەستی قازی ماسکە و لەو کاتەدا لەم پارێ بەرتیلی بدەرێ ئەمجا یەکەیەکە دەستی شایەتەکان ماس بکە و هەر یەکە و دەدی ناری بدەرێ ئیدی ئەوانە ئەبنە لایەنگری تۆ کە لە دەرەوە پیانوتی ئەی تۆ هزار دینار و جل و بەرگینۆ و ئەسپێکت وەرنەگرت حەقی تەلاقدانی ئەو ژنە تۆش بڵێ نەجل و بەرگم ئەوێت و نەئەسب تاڵێک مووی ئەو ژنە نادەم بە هزار دینار گەر قازی ژوتی کەوا بووە بێت پێشەکی مارەکردنەکە بدەیت تۆیش بڵێ ئێستا دەستم کورتە و نیمە ئەم جا قازی و شایەتەکان بەزەییان پێدادێتەوە و مۆڵەتێکت بۆ دانێن ئەمان لەم قسانەدا بوون کە جەندرمە و نوێنەری قازی لە دەرگەیاندا کە پرسیان نوێنەروتی خەزورت لای قازیە و ئەبێت تۆش بچی ئەلادین پێنج دیناریدایە ئەمجا پرسی تخوا دادنووس لە شەر ئاڕەوایە شەو ژنێک مارە بکەم بەیانی تەلاقی بدەم ئەوژوتی لای ئێمە نابێ گەر تۆ لە شەرعدا شارەزانی من یارمەتیت ئەدەم بەرەو دادگا بوونەوە قازی لە عەلادینی پرسی بۆچی ژنەکەت تەلاق نادەیت و ئەو قەرزە دێنیتە سەرخۆت ئەمیش بەرەو قازی ڕۆشت و دەستی ماچ کرد و پەنجا دیناری خستە دەستێوتی گەورم جەنابی قازی بەکا مەزەب ڕەوایە شەو ژنێک مارە بکەم و بۆ بەیانی بە زۆر پێم تەلاق بدەن قازیوتی بە هیچ مەزەبێک لە مەزەبەکانی مسلمانان نابێت خەزوری وتی ئەگەر تەلاقی نادا با دههزار دیناری پێشەکی بدا ئەلادین وتی سێ ڕۆژم مۆڵەت بدەن قازی هەڵیدایە سێ ڕۆژکەم دە ڕۆژت ئەدەینێ ئیدی مەرجان بۆ دانا دوای دە ڕۆژی دی ئەبێت یان دههزار دینار بدا بە خەزۆری یان کچەکەی تەلاق بدا گۆشت و برنج و ڕۆنی کڕی و بەرەو ماڵ بۆەوە ئیدی چی بەسەرهات لەگەڵ قازیدا بۆژنەکەی گێڕایەوە ژنەکەی پێی وت لە شەو ڕۆژێکدا شتی سێر ڕوەدا ڕەحمد لەو کەسەی ئەمەی وتووە با لەسەر خۆت بەرامبەر بەڵا توش بوویت نەیکەیتە هاوار و هەڵا شەون لە زەمان کە ئاوزە بن ژانیان گرت شتی سەیان لە کۆڵە ئەم جاس فرە و خوان ئامادەکرا تێر و پرخرا ئەمجا داوای لەکرد سەمای بۆ بکە ئەویش عودی گرت بە دەستەوە پلی پیادا بەبەستەوە ئەوان لەو خۆشیەدا بوون لە دەرگادرا بەدەم سەما و پێیوت بڕۆ بزانە ئەوە چێە ئەویش چوو ڕوانی چوار دەروێشن پرسی چی تانەوێ ئەوانی ژووتیان مۆسیقا خواردنی ڕۆحە و ئێمەش دەروێشین شیعر و سرودێکی زۆرمان لەبەرە گەڕێمان بدەنەم شەو لێرە بەسەربەرین ئەوە خوا پاداشتان ئەداتەوە بۆ سبێنێ ژەڕۆین بەڕێ خۆمانەوە ئەوی ژووتی باوچم پرس بکەم دوای کەمێک هاتە و دەرگای بۆ کردنەوە بە خێریان هێنان و خواردنیان بۆ دانان ئەم جاوتیان گەورم خواردنەکە خی بەبییر هێناینەوە گوێشمان حەزی لە گۆرانی و مۆسیقایە ڕەحمد لەوەی وتوێتی مەبەستی ئێمە کۆڕ و کۆمەڵە وەگەرنا لەوەڕ پیشەی ئاژەڵە کە لە بەردەرگا وەستابووین گوێمان لە مۆسیقا و گۆرانی بوو ئاخۆ گۆرانی بێژەکە کە نیزەکی قولە یان سپی پێست یان کچێکی خانەدانە ئەوی ژووتی ئەوە خێزانمە بەڵام خەزوری دههزار دیناری پێشەکی لە سەرداناوە کابێت لە ماوەی دەڕۆژدا بۆی ئامادە بکەم ئەمجا بەسەرهاتی خۆی بۆ گێڕانەوە دەروێشێکیان وتی خەمت نەبێ من خاوەن تەکیەم و چل دەروێشم هەن فەرمانیان بەسەردادەم کە دهزار دینار لە نێوخۆیاندا کۆبکەنەوە تۆش ئەو قەرزەی پێبدەرەوە بەڵام توخوا فەرمان بدە با مۆسیقامان بۆ لێبدا و گۆرانیمان بۆ بڵێ چونکە مۆسیقا بۆ هەندێک خواردنی گیانە، بۆ هەندێکی دی دەرمانە، بۆ هەندێکیش نەیشەماڵ و ئارامی گیانە. تومەس ئەم چوار دەروێشە خەلیفە هاروونە ڕەشید و جەعفەری بەرمەکی وەزیر و ئەبوو نەواسی حەسەنی کوڕی هانی و مەسرووری شمشێرباز بوون. هۆی گەیشتنە بەر ئەو ماڵێژەوە بوو، خەلیفە و شەو هەستی بە دڵتەنگی کردووە، ناردوێتە دووی وەزیر و وتوێتی، وەزیر ئەمشەو دڵتەنگم، دەی با بچینە شەقام و کۆڵانەکانی بەغداوە جلوبەرگی دەروێشیان لەبەر کردووە کە گەیشتونەتە بەر دەرگای ئەم ماڵە جوان لە گۆرانی و مۆسیقا بووە ویستویانە بزانن ئەو ماڵە چیانە ئەو شەوە بەخۆشی ئەبەنە سەر و خەلیفە سەد دینارە خاتە ژێر سەرینی خانەخوێ ئەم جا سوپاسیان کرد و ڕۆشتن بەڕێ خۆیانەوە کەژنە جێگاڵەگرێ سەد دینارە ئەبینێ ئەیدا تەعلادین وەڵێ ئەم پارێ دەروێشەکان دایان ناوە بێ ئەوەی ئێمە بزانین هەڵی بگرە ئەویش بردە بازار و برنج و ڕۆن و گۆشت و پێداویستیەکانی ماڵی لێکڕی شەوی دووەم مۆمی لێ داگیرساند و بەژنەکەی وت دەروێشەکان دههزار دینارەکەی کە بەڵێنیان دابوونیان هێناوە دەروێشانی شەژارن شەهرەزاد شەهرزاد وتی هەردووکیان گفت و گۆی ئەویان بوو کە لە دەرگادرا ژنەوتی بڕۆ خوار دەرگیان لێ بکەوە ئەویش بۆی کردنەوە پێیوتن ئایا دههزار دینارەکەی کە پەیمانتان دابوو هێناوتانە وتیان هێندەی پێمان هەڵسوڕا بێ هێناومانە، بێ ئومێد مەبە، سبەینێش خوانی کیمیایی ئامادەکەن، تۆ فەرمان بدە با خێزانت گۆرانیمان بۆ بڵێ تاکو دڵمان بکرێتەوە. ژنەش عودەکەی بەدەستەوە گرت، چەند گۆرانیەکی بۆتن کە بەردی ئەهێنایە سەما. شەو لەوێمانەوە تاکو بەیان. کاتێ خۆر تیشکی ئەکات پەخشان دیسان خەلیفە سەد دیناری دی بۆ خستنە ژێر نوێن. نۆشە و ئاوە ئەهاتن و ئەمانەوە و خەلیفەش سەد دیناری لە ژێر نوێن بۆ ئەخستن شەوی دەیەم کە دیار نەبوون خەلیفە فەرمانی بە بازرگانێکدا بوو کە پ کاروان کوتاڵ ئامادە بکە کە لە میسرەوە ئەیهێنا هەر کاروانێک بایی هزار دینار بێ هەربارە و نرخەکەی لەسەر بنووسە و کۆیلەیەکی حەبەشی لە تەکیاندابێ بازرگانش پەنجا بارەکەی بۆ خەلیفە ئامادە کرد ئەمجا تەشتێک و مەسینەیەکی زێڕی دایە دەست کۆیلە حەبەشێکە بە زمانی شەمسەدین شا سەرۆکی بازرگانانی میسر و باوکی عەلادین و پێیوت ئەم پەنجا بارە ئەبیت و ئەڕۆیتە فلان گەڕەک کە ماڵی شابەندەری بازرگانی لێە بڵێ ماڵی گەورەم عەلادینی خاڵدار لە کوێیە خەڵکی ماڵەکەت نیشانەدەن کۆیلەی حەبەشی کاروانەکەی بەرەو میسر کردەوە ئەمە لێرەدا ئاوا ئامۆزای کیژەش چۆ لای باوکی پێیوت دەی با بڕۆین ئامۆزای پێتەلاق بدەین پێکەوە بەرەو ماڵی علادینی خاڵدار بوونەوە سریان کرد پنج بار کوتاڵی بازرگانی لە بەردەرگایاندا داگیرا و کۆیلەیەکی حەبەشیش بە سواری هێسترێکەوەیە لیان پرسیەم بارە کوتاڵانە هی چێن کۆیلەکە ژووتی علادینی خاڵدار کاتێک باوکی علادین بیستیەوە بارە کوتاڵە بازرگانیەکانی لێزەوت کراوە ئەم پەنجا بارە کوتاڵەی بۆ ناردووە، ئەم هێسترەش کە لە ژێرمدایە و بایی پەنجا هەزار دینارە و بوخچەیەکیش کە بە زێڕ و پارە پڕە تەشتێک و مەسینەیەکی زێڕیشی بۆ ناردووە. باوکی کچە وتی، ئەو عەلادینە زاوامە و خۆم پیشانت لێ دەم. عەلادینیش لە ژوورەوە لێی دانیشتووە و پەژارە دایگرتووە. لە دەرگایاندا عەلادین وتی، زوبێدە باوکت یان قازی یان والی پۆلیسی ناردووەتە دووم. ژنەکەی وتی تۆ بڕۆ دەرگاکە بکەرەوە کە دەرگای کردەوە شابندەری بازرگانی خەزوری بینی کۆیلەیەکی ڕەشی حەبەشی جوانیشی بینی بە سواری هێسترێکەوە کۆیلەکە دابەزی و دەستی ماچکردم جاوتی من کۆیلەی علادینی خاڵدارم کوڕی شەمسەدین شابندەری بازرگانی میسر باوکی علادین ئەم دیاریانی بۆ نردویت ئەلادین نامەکەی لێوەرگرت کە کردیەوە ئەمەیتیان نووسرا بوو ئەی نامە ئەگەر خۆشەویستت دی نێوچوانی بۆ بنێ لە عردی لەسەر خۆ بە هیچ پەلە مەکە لەو دا بەختیاریم کردووە بەدی دوای سڵاو لە شەمسەدینەوە بۆ خاڵداری کوڕی بزانە هەواڵی کوشتنی پیاوەکانت تاڵانکردنی سامان و باری کاروانەکەتم بیست پەنجا باری ترم بۆ ناردیت لە کوتاڵی میسر کوتاڵ و کەڕنەک و تەشت و مەسینەی زێڕین خەمت نەبێ سامانی دنیا بە قوربانی خۆت بێ خەم مەخۆ دایکت و ناسیاوانت هەموو باشن و سڵاوت لێکن بۆیان جێراومەتەوە کە چ مەرجێکی قورسیان بۆ داناوی لە مارەی زوبێدەدا کە پەنجا هزار دینارە ئەوە بە سەلیمی کۆیلەی خۆتدا بۆم نردوی کە لە خوێندنەوەی نامەکە بۆ وتی مامەجان ئەوە پەنجا هزار دیناری پێشەکیەکە ئەم جا ئەم بارە کوتاڵانش لەگەڵ خۆت بە بازار ساغیان بکەرە و بیان فرۆشە مایەکەیم بدەرەوە و قازانجەکەی بۆ خۆت ئەویژوتی نەبخوا نابێ هیچم ناوێ پێشەکی ژنەکەشت پێکەوە خەرجی بکەن ئەمجا علادین و خەزۆری چوونەوە ماڵ دوای جێبەجێکردنی باری کاروانەکە زوبێدە بە باوکی وت بابە ئەم کاروانە هی کێیە باوکی لە وەڵام داوتی ئەم کاروانە هی علادینی مێرتە باوکی بۆی نردووە لە جیاتی ئەو کاروانەی کە لە ڕێگا ڕوتیان کردوێتەوە و لیان سندووە پهزار دینار و بخچێک کرک سمۆر هێسترێک و تەشت و مەسینەیەکی زێڕینیش پارەی پێشەکی خۆت ئەوە ڕاڕای خۆتە ئەم جەعلادین سندوقەکەی کردەوە و پێشەکی مارەیەکی خۆیدایە ئامۆزای کچەکە وتی مەمە بە علادین بڵێ ژنەکەم تەلاق بدە ئەیژوتی ئەمە کارێکی ڕاز نییە ئەوە بەدەستی خۆیەتی ئیدی کوڕەبرازە بەرەو ماڵی خۆیان بووە هێندەی پەژارەی ژنەکەی بوو تا ئەهات لاوازە بوو لە کۆتاییدا مرد ئەلادین دوای ئەوەی باری کاروانەکەی وەرگرت چووە بازار چی ماڵ پێویستی بوو لە خواردن و خواردنەوە کڕی و یاسایەکی بۆ ماڵدانا ئەم جا بەس بێ دەیوت بڕوانە ئەو دەروێشانە درۆزن دەرچوون پەیمانیان شکان ژنەکەی وتی تۆ کوڕی شابندەری بازرگان بوویت دەستت هێندە کورد بوو نیو لیرەت نەبوو چ جای ئەو دەروێشە هەژارانە مێردە ژووتی خوا کارێکی کرد پێویستمان پێیان نەما گەر بێن دەرگیان لێ ناکەمەوە ژنەکەوتی لەبەرچی دەرگیان بەڕوودا داخیت کە بەهۆی پێوقەدەمی ئەوانەوە خوا دەروی لە ئێمە کردەوە هەر شەوێک لامان بوو بن سەد دیناریان بۆمان دانابوو بۆیە پێویستە دەرگیان بۆ بکەینەوە ئێوارە داهات مۆم داگیرسا دوای کەمێک لە دەرگادرا ژنەکەوتی بڕۆ بزانە چێە ئەویش کە دەرگای کردەوە دەروێشەکانی بینی وتی درۆزنان بەخێر بێنەوە ئەمجا هێنایە سەرەوە و سفرەی بۆ ڕاخستن خواردنی بۆ دانان وتیان دڵمان هەرلاتان بوو چیتان کرد لەگەڵ خەزورت ئەیژوتی خوا چەندین هێندەی ئەو کێشەی بۆ ناردین ئەوانی ژوتیان بەو خۆیان هەر خەمی تۆمان بوو ڕووی نەبوونی ڕەشبێ ئەوی ژوتی خوا دەروی کردەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. Ah شەهرەزاد گێڕایەوە عەلادین و تیباوکم پەنجا هزار دینار و پەنجا بار کوتاڵ کە نرخی هەر بارێک هزار دینار بوو جلوبەرگ و کرک سمۆر و هێسترێک و کۆیلەیەک تەشتێک و مەسینەیەکی زێڕینی بۆ ناردم سوپاس بۆخوا ئەوە بۆ هۆی ئاشتەوای نێوان خۆم و خەزورم خەلیفە چوە سەر ئاو ئەبوو جەعفەری وەزیر سەری بەلای عەلادیندا شۆڕ کردەوە پێیوت بەڕێزەوە گفتوگۆ بکە چونکە ئەو پیاوە میری مسلمانانە عەلادینیش وتی بۆ هیچی خراپم وتووە جامیری مسلمانان چییە؟ وەزیر وتی ئەوەی چوو بۆ سەر ئاو هارونە ڕەشیدا من ئەبوو جەحفەری بەرمەکی وەزیری ئەوم ئەمەش مەسروری شمشێربازە ئەوی تریش ئەبوو نەواسی حەسەنە کەمێک بیر بکەرەوە ماوەی نێوان میسر و بەغدا چەند ڕۆژە عەلادین وتی چ پێنج ڕۆژە ئەویش پێی وت کاروانەکەت پێش دە ڕۆژ تاڵان کرا ئەم هەواڵە چۆن گەشتە باوکت ئەو کاروانەی تری بۆ ئامادەکردیت و گەیان دێلات لە دە ڕۆژدا لە کاتێکدا دووری ڕێگاکە چل و پێنج ڕۆژە ئەلادین پرسی ئەیکەوا بوو ئەی لە کوێ و ئەم کاروانە گەیشت جعفەروتی ئەو کاروان و پاداشتانە لە لای خەلیفەوە بووە هێندەی خۆش ویستویت ئەمەی بۆ کردووی ئەمان لە گفتوگۆدا بوون کە خەلیفە گەڕایەوە ئەلادین لەبەری هەستا و کڕنوشی بۆ برپێوت میری مسلمانان خوا بتپارێزێ تاکو خەڵکی لە چاکە و بەخشندەیت بێبەش نەبن خەلیفە وتی ئەلادین با زبێدە خان بڕێ ئاوازی ناوچەی حەڵوانمان بۆ بچڕێ زبێدەش عودی بەدەستەوە گرت هێنایە سەما درشت ورد ئاهەنگەکەیان تا بەرەبەیان درێژەی کێشا بۆ بەیانی خەلیفە بە علادینی وت سەرێک لە دیوان بدا ئەیژوتی تۆ سەلامت بیت واکەم دواتر لەگەڵ خۆیدا شەش قاپ لەگەڵ سینیەکی زیوینی بە دیاری برد بۆ دیوان لە کاتێکدا خەلیفە لەسەر تەختی شاهانە دانیشت بوو ئەلادین خۆی بە ژوورا کردوتی یاخوا بەختیاریت هەردەم هەڤاڵ بێ دژمنانیشت بە کۆی زوخاڵ بێ ڕۆژانی عمرت سپی و بێگەر بێ ڕۆژی حەسوودان وەک ژەهری تاڵ بێ خەلیفە پێیوت چۆنی ئەلادین ئەیژوتی ئەی مێری مسلمانان پێغەمبەر درودی خی لێ بێ دیاری پەسەند کردووە ئەو دە قاپە پڕە دیاری منە بۆتان خەلیفە پەسەندی کرد ئەویش فەرمانی دا پاداش بکرێت، فەرمانیشی دا بکرێتە شابەندەری بازرگانان، سەرۆکی بازرگانان، کردیشی بە هاونشینی خۆی. هەر کە دانیشت، ئەبو زوبێدەی خزمی هات، عەلادینی بینی لە جێگەکەی دانیشتبوو، پلەی ئەوی دراوەتێ و پاداشتکراوە، خەلیفە پێی وت، دەکرد ئەوم کردوە بە سەرۆکی بازرگانان پلەو پایش لەگەڵ تەمەن نییە بۆیە تۆم لابردووە ئەیژوتی ئەم پیاوەش لە خۆمانە چاکت کردووە زۆر لە بچووکانمان بینی گەورە بوون ئەمجا خەلیفە فەرمانێکی بۆ دەرکرد ناردی بۆ والی والیش فەرمانە دەرکراوەکەی دایە مەشاعەلی ئەویش لە دیوەخانی حکومڕان خوێندیەوتی لێرە بەدواو عەلادینی خاڵدار سەرۆکی بازرگانان و شابەندەرە ئەبێت گوێی لێ بگیرێ ڕێز و پایی پارێزراوە ئەبێت پلەوپایی بڵند ڕابگیرێ ئەمجا دەستیاندایە دەستی مەشاعەلی بانگدەر ئەویش جێڕای و پێوتن تەنیا عەلادینی خاڵدار سەرۆکی بازرگانانە و شابندەرە شەقام و شەقام بەغدایان جێڕا و ئەمانەوت بۆ سبێنێ دوکانێکیان بۆ کۆیلە کردە و تێیدا دایاننا تا بکڕێت و بفرۆشێ عەلادینیش بە سواری ئەچووە دیوانی خەلیفە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی وا ڕێکەوت ڕۆژێکیان لەسەر کورسی پلەوپای خۆی دانیشتبوو گوێی لێ بوو یەکێک بە خەلیفەی وت میری موسڵمانان فڵان هاونشینت تۆ خۆش مرد خوا لێی خۆش بێت خەلیفە وتی عەلادینی خاڵدار کوا ئەویش چووە بەردەمی خەلیفە فەرمانی دا خەڵات بکرێت کردیشی بە هاونشینی خۆی هەزار دیناری مانگانەی بۆ نووسی ئەویش لای مایە و بووە هاودەمی ڕۆژێ لە ڕۆژان ئەلادینی خاڵدار وەکو جاران دانیشت بوو لە شوێنی حکومڕان ڕوانی میرێک بە شمشێر و ڕمەوە دەرکەوت وتی ئەی میری مسلمانان سەرۆکی شەستەکەش تۆ خۆش ئەمڕۆ مرد بۆیە خەلیفە فەرمانیدا عەلادینی خاڵدار خەڵات بکرێ هەروها بکرێتە سەرۆکی شەستەکە چونکە سەرۆکی شەستە کۆچکردووەکە بێکەس بوو سامانەکەش بۆ عەلادینی خاڵدار گەڕایەوە ئەمجا خەلیفە پێیوت بڕۆ بەڕێوڕسمێکی جوان بینێژە و دەست بە سەرسامان و دارایی و کەنیزە کوشتومەکی دابگرە ئەم جا خەلیفە دەستڕۆکەکەی هەڵتەکان نیشانەی کۆتابوونی دەوام بوو ئەمجا هەموو هاتنە دەر و ئەو لە کۆمەڵەی ڕاستی خەلیفە بوو کە ئەحمد دەنەف پێشەنگی چل کەس بوو پێشەنگی لای ڕاست حەسەن شومانیش کە چل کەس بوو پێشەنگی لای چە بوو ئەلادین بە حەسەن شومانی وت لەمە دوا ئێوە بچنە شوێن ئەحمد دەنەف و پێش بکەون ئەویش پەسەندی کردوتی خۆم و چل کەسەکەم بەیانیان پێش دەکەوین و بەرەو دیوەخانی حکومڕان عەلادین چەند ڕۆژێک لە دەرباری خەلیفەدا بوو، ڕۆژێکیان گەشتەوە ماڵی خۆی، ئەحمەد دەنەف و کۆمەڵەی ناردەوە، لە ماڵ و مۆمەکان داگیرسابوون، چووە لای زوبێدەی عودیەی ژنی و دانیشت. ژنەکەی هەستا بۆ کارێک و ڕۆشت. عەلادین گوێی لە زریکێک بوو، هەستا و چوو کە ڕوانی ژنەکەی کەوتووە، دەستی خستە سەرسنگی بینی مردووە. سلاوی سورە ناتق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرموون هاوڕێمان بن.